بەکردەوەکردنی ئەو شتانەی بانگەوازیان بۆ دەکرێت دووەم یەکێکی تر لەو بزوێنەرانەی کە حەزرەتی محەممەد سەڵ الله و عليهەیهی وەسلم لە تەبلیغیدا بەکاری دەهێنا گونجاوی تەواوی ژیانی بوو لەگەڵ ئەو مەقامەی نمایندەی دەکرد بەڵێ بە شێوەیەکی وا گوفتار و قسەکانی بە کردە دەکرد، هەر کەسێ تەماشای بکردایە، بێ ئەوەی پێویستی بە هیچ بەڵگەیەکی تر بێ، ڕاستەوخۆ باوەڕی بە خوای گەورە دەهێنا. تەنانەت زۆر جار تەنها بینینێکی بەس بوو بۆ ئەوەی باوەڕ بهێنێ کە پێغەمبەری خوایە. عەبدوڵڵای کوڕی ڕەواحە، ڕەزای خوای لێ بێ، چەند جوان فەرموویەتی. لو لم تكن فيه آیات مبینە لکان منظره ینبیک بالخبر. خۆ ئەگەر ئەو بەڵگە و نیشانە ڕوون و ئاشکرایانەش نەبوایە کە لەودا هەبوون، ئەوا هەر دیمەنەکەی بەس بوو بۆ ئەوەی باوەڕی پێ بهێنیت. ئەوانەی ئیمانیان پێ هێنا و دڵبەستەی بوون و بە یا رسول اللە بانگیان دەکرد، کەسانێک بوون دوای خۆی جڵەوی بەڕێوەبردنی دنیایان گرتە دەست واتە تەنها لای سێ چوار کەسی ساویلکەی سادە خۆی پەسەند نەکردبوو بەڵکو لە نێو ئەو کەسانەدا کە پێی گەیاندن ئەبوو بەکر و عمەر و عوسمان و عەلیەکی تێدا بوو ڕزای خۆیان لەسەر بێ کە هەریەکەیان بە تەنیا خۆی توانای بەڕێوەبرنی هەموو جیهانی هەبوو هیچ کامێکیشیان ئەوەندە لاواز نەبووە هەروە بە ئاسانی تەستیم بێت و مل بۆ فەرمانی یەکێکی تر کەچ بکات ئەگەر ئەو زاتە پێغەمبەری خوا نەبوایە دڵنیابن هیچ کامیان تەسلیمی نەدەبوون جا ئەگەر کەسایەتیەکی خاوەن بەسیرەتی وەک حەزرەتی عەلی ڕەزای خوای لێبێ کە لە پلەی حەقل یەقینی ئیماندا بووە و فەرموویەتی ئەگەر پەردەش لابدرایە یەقینم زیادی نەدەکرد پێغەمبەرایەتی ئەوی قەبوڵ کردبێت ئەوا ئەمە بە تەنها بەسە بۆ ئەوەی ببێتە بەڵگەیەکی درەخشان لەسەر پێغەمبەرایەتیەکەی هەر حاڵێکی بگریت وەها ڕەنجی دوا ڕۆژی گرتبوو ئەوە تا زانایەکی جوولەکەی وەک عەبدوڵای کوڕی سەلام بە یەک جار بینین ئیمانی هێناوتی ئەم سیمایە سیمای درۆزن نییە خاوەنی ئەم سیمایە هەر دەبێت پێغەمبەری خوابێت بەڵێ وایە تەنها بینینی بەس بوو بۆ ئەوەی باوەڕی پێ بێنیت ئەو کەسانەی خۆیان و ژیانیان تەرخان کردووە لە پێناو گەیاندنی حەق و حەقیقەت بە کەسانی دی لە هەموو کەس زیاتر درک بە دژواری و ناڕەحەتی وەها قبوڵکردنێک دەکەن ئەوەتا زۆرێک لەوانە بە درێژایی تەمەنێک ڕەنج دەچێشن و کۆشش دەکەن کەچی ناتوانن کاریگەریان لەسەر هەژ نۆکە سەبێت و لە هەواری ڕۆحیاندا دەوارێک هەڵبدەن ئەوجە تەماشایەکی پێغەمبەری خوا بکەن مەگەر کەسێک هەیە لە ئێستادا لە نێو دڵی زیاد لە ملیارێک مرۆڤدا تەختی ئەوینی دانابێت؟ ئایا کەسێکی تر شک دەبەن ڕۆژی پێنج جار بە ئاوازێک کە تەواوی دنیا بێنێتە جۆش و خرۆش ناوی لە منارەکانەوە شاباڵ بگرێ؟ کوا بێ مرۆڤایەتی ئەو سەروەرەی خۆش دەوێت و ڕۆژی چەند جارێکیش وا بەستەیی خۆی بۆ دووپات دەکاتەوە؟ ئەمە سەرباری هەموو ئەو کەس و سیستەمە ناحەزانەش کە چاویان پێ هەڵنایە. بەڵێ، سەرەڕای هەموو شتێک، حەزرەتی محەمەد صلی اللە علیە وسلم بەردەوامە لە ڕووناککردنەوەی دڵان بە نووری خۆشەویستی خۆی، چونکە ئەو شتانەی خەڵکی بۆ بانگ دەکرد، سەرەتا لە خۆیدا پەیڕەوی دەکرد و هەمیشە نموونەیەکی زیندووی گوفتارەکانی بوو. هەر بۆیە هەرچیەک هی فەرمووە، ڕاستەوخۆ کاریگەری لەسەر کۆمەڵگاکان بەجێهێشتووە و هەمیشە فەرمایشتەکانی جێبەجێکراون و لەڕێیاندا گیان بەخت کراوە. کاتێک مرۆڤەکانی بۆ بەندایەتی و پەرستشی پەروەردیگار بانگ دەکرد، خۆی هەردەم لە بەرزترین ئاسۆی بەندایەتیدا جوانترین تابلۆی بەندایەتی پێشکەش دەکرد. دایکمان حەزرەتی عائیشە ڕەزای خوای لێ بێ دەگێڕێتەوە، ڕۆژێکیان پێغەمبەری خوا هاتە لام و پێی فەرمووم، ئەی عائیشە، مۆڵەتم دەدەی ئەمشەو لەگەڵ خوای خۆمدا بەسەر بەرم؟ ئەمەی وت و دەستی کرد بە نوێژ. ئەو شەوە تا بەرەبەیان ئایەتی، ڕۆژێکیان ئەوەیان بیرخستەوە کەوا خوای گەورە لە گوناهی ڕابردوو داهاتووشی خۆش بوو وتیان بۆچی هێندە خۆت دەخەیتە ناڕەحەتیەوە ئەویش لە وەڵامدا فەرمووی ئەفەلا ئەکون و عابدەن شکورا ئەی بەندەیەکی سوپاس گوزار نەبم بەڵێ دەرگای شکری بەڕوو داواڵا کرابوو ئیدی هەموو ئەم ڕەنج و کۆششەی لەبەر ئەوە بوو دووبارە دایکی ئیمانداران حەزرەتی عائیشە ڕەزای خوای لێ بێ بۆمان دەگێڕێتەوە، لە نیوە شەودا بە خەبەر هاتم و دیتم کەوا پێغەمبەری خوا لە لام نەماوە، دڵم خورپەیەکی کرد و وتم، تۆ بڵێی چووبێت بۆ لای یەکێک لە خێزانەکانی تری؟ وەختێ ویستم لە جێ ڕاپەڕم، دەستم بەر قاچی کەوت، کە سەرنجم دا بۆم دەرکەوت لە سوجدەدایە و سەرگەرمی نزا و پاڕانەوەیە. ئیتر منیش گوێم دایە دوعا و پاڕانەوەکانی، ئەم دوعایەی دەخوێند. سبحانک و بحمدک لا اله الا انت. پەروەردگارە تۆ لە هەموو ناتەواوی و کەم و کوڕیەک پاک و بێگەردیت سوپاسگوزارم هیچ پەرستراوێک نییە جگە لە تۆ خۆ ئەگەر بیویستایە وەک پاشایان دەیخوارد و دەیخواردەوە و کەیفی لە ژیان دەبن جارە و کاتەی لە مەکە بوو بە مەرجی وازهێنان لە بانگەوازەکەی، ژیانێکی لەو جۆرەیان خستە بەردەمی. بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە پێناو بانگەوازەکەیدا ژیانی چەرمەسەری هەڵبژارد بەسەر ژیانی ئاسوودەیی دنیادا، چونکە بەڕاستی ئەو وەفاداری دەرگانەی حەقی تەعالا بوو، ڕۆژێ برسی دەبوو پەنای بۆ خوا دەبرد، ڕۆژێکی تر تێر دەبوو شوکرانەی دەبژارد. بوونە پێغەمبەرێکی بەندەی بەسەر پێغەمبەرێکی پاشادا پەسەند کرد. هەر ئەم سادەییەشی گەورەترین ئەفسوونی کەمەند کێشی کۆمەڵانی دەوری بوو. هەرچەندە حەزرەتی عومەر ڕەزای خوای لێ بێ خۆشی ژیانێکی سادەی بەسەر دەبرد کەچی ژیانی پێغەمبەری خوا تەنانەت ئاوی لە چاوی ئەویش دەهێنا. ڕۆژێکیان پێغەمبەری خوا عەلەیهی الصلوة والسلام لێی پرسی، عومەر بۆ دەگریت؟ حەزرەتی عومەر لە وەڵامدا فەرمووی، یا رسول اللە! پاشاکان لەسەر دۆشەکی پەڕ دەحەوێنەوە. کەچی تۆ لەسەر پارچە حەسیرێک دەنوویت. کاتێکیش هەڵدەستیت، جێی حەسیرەکە لەسەر پشتت دەرچووە. لە کاتێکدا تۆ پێغەمبەری خوایت و لە هەمووان زیاتر شایستەی ژیانی ئاسوودەیت. پێغەمبەر صلی اللە علیه و سلم لە وەڵامدا پێی دەفەرموێ. اما ترضی ان تکون لهم الدنیا ولنا الآخرە. مەگەر ڕازی نابیت دنیا بۆ ئەوانە بێت و پاشەڕۆژیش بۆ ئێمە؟ بەڵێ، دەبوو جڵەوی دنیا بەدەست مسوڵمانانەوە بێ، پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم لە هەمووان زیاتر داخوازی ئەمە بوو، بەڵام کاتێک دەهاتە سەر ژیانی کەسیی خۆی، سادەترین ژیانی بەسەر دەبرد، ڕاستتر بڵێین، ئەو بۆ خۆی نەدەژیا، بەڵکو لەپێناو ژیاندنی کەسانی تردا دەژیا، مەگەر نهێنی چوونە نێو تەواوی ڕۆحەکان و دانانی تەختی خۆشەویستی لە دڵاندا هەر لەم جۆرە شێوازی ژیانەوە سەرچاوەی نەگرتبوو؟ جا بۆیە ئەو کەسانەی بانگەواز و تەبلیغیان کردووەتە ئەرکی خۆیان لەم هەڵسوکەوت و ڕەفتارانەی پێغەمبەری خوادا وانەگەلێکی زۆر هەن کە لێوەی فێر بن. بەڵێ تاکە مەرجی کارتێکردنی کەسانی تر و چوونە نێو دڵانەوە بریتییە لە شتانێک باس بکە کە لە ژیانتدا هەن ئەو شتانەشی باسیان دەکەی با لە ژیانتدا هەبن ئەمەش زۆر بە ڕوونی لە ژیانی ئەو سەروەرەدا دەبینرێت. ئەگەر ویستت باس لە گرینگی گریان لە ترسی خوای گەورە بۆ یەکێک بکەیت، ئەوا سەرەتا پێویستە خۆت لە نیوەی شەودا هەڵسیت و ئەوەندە بگریت هەتا بەرماڵەکەت تەڕ دەبێت. ئیدی ئەو کات ئەو قسانەی کە لە ڕۆژی ئەو شەوەدا دەیکەیت، بە شێوەیەک کە خۆشت پێی سەرسام دەبیت، شوێنکار لە ناخی بەرامبەرەکەتدا جێدەهێڵن. وە ئەگەر نا بەر زللەی ئایەتی، لم تقولون ما لا تفعلون بۆچی شتێک دەڵێن کە خۆتان ئەنجامی نادەن دەکەون و بە بڕای بە بڕا کاریگەریتان نابێت؟ چاوەڕێ نەکردنی پاداشت سێهەم پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە بەرامبەر بەجێگەیاندنی ئەرکی تەبلیغدا هیچ داخوازیەکی دنیایی یان ئاخیرەتی نەبوو ئەمەش بۆ خۆی بەڵگەیەکی ترە لەسەر پێغەمبەرایەتیەکەی چونکە ڕەفتارێکی لەم جۆرە ڕەفتارێکی پێغەمبەرانەیە و هەر لەو مرۆڤە بژاردانە دەوەشێتەوە ئەوانەش کە لە پاش خۆی لەسەر ئەم ڕەوشتە ڕەفتار دەکەن ئا ئەوانە بانگەوازخوازی ڕاستەقینە و مەردی مەیدانی پەیامدارین قورئانی پیرۆز فەرمان دەکات بە شوێنکەوتنی ئەو کەسانەی کە چاوەڕوانی هیچ پاداشت و کرێیەک نین لە هیچ کەسێک و دەفەرموێت، شوێن ئەوانە بکەون. هەموو سەروەت و سامانەکەی حەزرەتی خەدیجە ڕەزای خوای لێ بێ لە ڕێی بڵاو کردنەوەی حەق و حەقیقەتدا بە خەرج درا. کەچی پێغەمبەری خوا سەرباری هەموو ئەمانە داوای هیچ شتێکی لە هیچ کەسێک نەکردووە بۆ خۆی. حەزرەتی ئەبوبەکر ڕەزای خوای لێ بێ هاوڕێی پێغەمبەری خوا و هاودەمی هیجرەتی بوو. ئەوە بوو لە کاتی هیجرەتدا حەزرەتی ئەبوبەکر وشترێکی ئامادە کردبوو بۆ پێغەمبەری خوا، کەچی لەو هەلومەرجە دژوارەدا کە هەموو بیر و هۆشێکی مرۆڤ لای ئەوەیە داخۆ دوژمن بەدواوەیەتی یان نا، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هەتاوەکو نرخی وشترەکەی نەدا ئامادە نەبوو سوار ببێ و بکەونە ڕێ. دەی هەر ئەمە بەس نییە تاوەکو ببێتە بەڵگەی سەلمێنەر لەسەر ئەوەی کە ئەو پێشەوا و سەروەرە چەندە لە کارەکانیدا حەسبی بووە؟ ئایا دەکرێت کەسێک کە لە کاتێکی وەها ناسک و هەستیاردا بیری لای بابەتێکی وەها بێت، لە کاتی ئاساییدا فەرامۆشی بکات؟ وا دەزانم کە تەنها ئەم ڕووداوە وانەیەکی سەروزیاد بێت بۆ بانگخوازان. ئەبو هورەیرە ڕەزای خوای لێ بێ بۆمان دەگێڕێتەوە، ڕۆژێکیان پێغەمبەری خوام بینی بە دانیشتنەوە نوێژی دەکرد، پرسیم، ئەی پێغەمبەری خوا نەخۆشیت؟ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە وەڵامدا فەرمووی، نەخێر ئەبو هوریرە، برسێتی. لەتاو برسێتی هێزی هەڵسانە سەر پێم نەماوە. ئیتر منیش دەستم کرد بە گریان، ئەوجا فەرمووی، مەگری! سەختی لێپرسینەوە کەسانی برسی ناگرێتەوە. جا خۆ برسێتی مەینەتی بەردەوامی پێغەمبەری خوا بوو. دیسان جارێکیان لە گۆشەیەک لە گۆشەکانی شاری مەدینەدا، لەگەڵ حەزرەتی ئەبوبەکر و حەزرەتی عومەر، بێ ئەوەی ئاگایان لە یەکتری بێت، بە یەک دەگەن و لە یەکتری دەپرسن، چ شتێک ئێوەی بەم درەنگانەشەوە لە ماڵ هێناوەتە دەر؟ وەڵامی هەرسێکیان هەر هەمان شت بوو، برسێتی. بەڵێ، هەر سێکیان هەر چێکیان هەبوو لە پێناوی خوادا بەخشیبوویان و لەبەر نەبوونی پار و نانێک کە برسێتیان بشکێنێت، خەو نەچوو بۆ چاویان و هاتبوونە دەرەوە. بەڵێ، لەو ڕۆژەدا، ئەم بارە قورسەی تەبلیغ لەسەر دەستی ئەم خاوەن مەچەک و بازووە بەهێزانە بەرز کرایەوە. جا بۆیە لەم ڕۆژدا، ئەوانەی شانیان داوەتە بەر هەمان بار و دەستنیشانکراوی هەڵگرتنی هەمان گەنجینەن، هەر چۆنێ بێت دەبێ خاوەنی هەمان هێز و بازوو بن. ئەوەتا فاتمەی کچی، ئەو فاتمە نازدارەی کە دەربارەی فەرموویەتی، فاتمە پارچەیەکە لە من، هەر کەس دڵی ئەو خۆش بکات، دڵی منی خۆش کردووە، هەر کەسیش ئەو بڕەنجێنێت منی ڕەنجاندووە، کەسێک نەبوو لە کاروباری ناوماڵدا یارمەتی ئەم کچە نازدارەی بدات، لەتاو ئاو هەڵگرتن و دەستار سووڕاندن، پێستی دەستی ئەستوور و قڵیشاو ببوو. شانیشی یەک پارچە ببوو بە برین. حەزرەتی عەلی زۆر خەمباری حاڵی هاوسەرەکەی بوو، بەڵام لەگەڵ ئەوەشدا هیچی لەدەست نەدەهات. هەرچۆنێک بێت، دەورانێ بە چەرمەسەری ئەم ئازارەوە ژیانیان بردە سەر. ئاخر ئەو هەڵگری خوو ڕەوشتی باوکی بوو. ئەم خەسڵەتەش، ئەنجامدانی کاری خۆی بە دەستی خۆی، لە باوکیەوە بە میراتی بۆی مابووەوە. بەڵێ، هەر لە هەڵسان و دانیشتنیەوە بیگرە، هەموو شتێکی لە باوکی دەچوو. دوای سەرکەوتن لە یەکێک لە غەزاکاندا، کاتێک غەنیمەت و دیلەکان هێنرانەوە بۆ مەدینە، ئەوەی پێویستیەکی هەبوایە دەهاتە لای سەروەرمان و بە گوێرەی حاڵ و باری خۆی شتێکی وەردەگرت و دەگەڕایەوە. حەزرەتی فاتیمەش بە هاندانی حەزرەتی عەلی بۆ هەمان مەبەست بەرەو ماڵی باوکی کەوتە ڕێ. بەڵام باوکی ئازیزی لە ماڵ نەبوو. ئەویش مەبەستی هاتنەکەی بۆ یەکێک لە هاوسەرەکانی پێغەمبەری خوا ڕوون کردەوە و گەڕایەوە ماڵەوە. هەر کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هەواڵەکەی بیست، بێ وەستان بەرەو ماڵی کچەکەی بەڕێ کەوت. لەو کاتەدا حەزرەتی فاتیمە ڕاکشابوو. کاتێک کە بینی پێغەمبەری خوا دێتە ژوورەوە ویستی هەڵسێتەوە. بەڵام ئەم مرۆڤە فیترەتناسە یەکسەر لەسەر کەناری جێگەکەی دانیشت، بە جۆرێک کە حەزرەتی فاتیمە هەستی بە ساردی قاچی پێغەمبەر کرد لە سینەیدا، ئەوجا فەرمووی، کچی شیرینم! هەتاوەکو پێداویستیەکانی ئەسحابی سوففە دابین نەکەم، ناتوانم هیچ شتێک بدەم بە تۆ، بەڵام با شتێکی لەمە باشترت فێر بکەم. وەختێ چوویتە سەرجێی نووستن، سی و سێ جار سبحان اللە و سی و سێ جار الحمدللە و سی و سێ جار اللە اکبر بخوێنە. ئەمە بۆ ئاخیرەتت زۆر لەو شتە باشترە کە داوای دەکەی. هەروەها ڕۆژێکیان کە دەستبەندێکی ئاڵتونی لە دەستی حەزرەتی فاتیمەدا بینی، یەکسەر ئاگەداری کردەوە و فەرمووی، کچم! ئایا پێت خۆشە بڵێن کچەکەی پێغەمبەری خوا دەستبەندێکی لە ئاگر کردووەتە دەست؟ کەواتە خێرا دایبکەنە. ئەمەی وت و ڕۆیشت. حەزرەتی فاتیمەش بەم دەستبەندە بەندەیەکی کڕی و لە ڕێی خوادا ئازادی کرد. پاش کەمێک بابەتەکەی بۆ باوکی گێڕایەوە. خۆزگە دەتان زانی پێغەمبەری خوا چەندە بەم هەواڵە دڵخۆش بوو. دیوێکی تری ئەم بەشی سێمە ئەوەیە کە پێغەمبەری خوا عليهەیهی سەڵاتی وەسەلام نەک هەر هیچ داواکاریەکی لە دوێنراوەکانی نەبووە بەڵکو بەرگەگەری کۆڵنەدەری ئازار و مینەتەکانی دەستیشیان بووە چەندین جار سەر تاپا خۆڵبارانیان کردووە و جگە لە زەینەب و فاتیمەی کچی کەسی تر نەهاتووە بەلایەوە چەندەها جاری تریش ڕێی هاتوچۆی دڕک رێژ دەکرا و پێیە پیرۆزەکانی خەڵتانی خوێن دەبوون. جارێکیان کە لە کەعبەدا نوێژی دەکرد، کاتێک بێباوەڕان چاویان پێی کەوت، لێی کۆبوونەوە و دەستیان کرد بە لێدان و ئازاردانی. حەزرەتی ئەبوبەکر، کە لەو کاتەدا لەو ناوە بوو، خێرا گەیشتە فریای. ڕووی کردە بێباوەڕان و پێی وتن. بەڵام هیچ کام لەم ڕووداوە گیانهاڕێنانە نەیانتوانی ئەو سەروەرەر لە ڕێگەکەی بگەڕێننەوە. بە کچەکەی دەفەرموو، مەگری کچم، خوای گەورە باوکت زایە نادات. هەرواش بوو. خوای گەورە هیچ کات دەستبەرداری پێغەمبەرەکەی نەبوو، دڵی ملیۆنانی بۆ فەراهەم کرد و بۆ هەمیشە ناوی لە دڵاندا زیندوو ڕاگرت. با ئێستا بۆ دواجار چاوێک بە بابەتی تەبلیغدا بخشێنینەوە و بەدوایدا بڕۆینە سەر بەشێکی تر. وەک لە سەرەتادا هەوڵماندا ڕوونی بکەینەوە، تەبلیغ مەبەستی بوونی تەواوی پێغەمبەران و پێغەمبەری خۆشمانە. ئەوان بۆ تەبلیغ بەدیهێنراون. کاتێک ئێمە ئەم ئەرکە بەجێدەهێنین، تەنها وەک لێپرسراوییەک بەو ئەرکە هەڵدەستین. کەچی پێغەمبەران وەک ئامانج و مەبەستی بەدیهێنانیان دەڕواننە تەبلیغ و بەو ڕۆحیەتەوە ڕایدەپەڕێنن. لەلایەکی ترەوە، هەروەک چۆن هەوڵماندا، لە سەروبەندی شیکارکردنی ئەم بابەتەدا، نەخشاوی دروشمی محمدا رسول اللە بە سەر دیوی ڕوونی پەیامەکەی پێغەمبەری خواوە صلی اللە علیە وسلم پیشان بدەین، هەر بەو جۆرەش کۆمەڵە سەرەداوێکمان خستە بەردەست کە دەکرێ بەهۆیانەوە بگەینە ئەو ڕاستیەی کە ئەو شێواز و میتۆدانەی پێغەمبەری خوا علیە الصلوة والسلام لە دەمی بانگەوازکردنیدا بۆ پەیامەکەی بەکاری هێناون. لە ڕووێکەوە دەبنە بەڵگەی گومانبڕ لەسەر پێغەمبەرایەتیەکەی، لە ڕووێکی تریشەوە ڕاستترین و دروستترین نەخشەڕێن بۆ ئەو کەسانەی کە دەیانەوێت ئەرکی تەبلیغ بەجێ بێنن. ئێمە تا سەر ئێسقان بڕوامان وایە کە بێ پەیڕەوکردنی شێوازی تەبلیغی پێغەمبەری خوا علیە سڵاتی وسلام باسکردن لە سەرکەوتنێکی ڕاستەقینە و بەردەوام نامومکینە. هەزاران نمونەش لە واقیعدا ڕاستی ئەم قسەیە دووپات دەکەنەوە. لەبەر ئەوە بە قەناعەتێکی تەواو ئیمانێکی پڕ یەقینەوە جارێکی تر بیری خۆمان و هەموو لایەکی دەخەینەوە کە ئەوانەی دەیانەوێ ببنە پێشەوە و ئیمامی خەڵکی ئەوانەش کەوا لەو مەقامەدان پێویستە لەسەریان کە گوێڕایەڵی ئیمامی ئەبەدی ئەم میحرابە حەزرەتی محەممەد المستەفا عەلەیهی سەلاتی وەسەلام بن. ڕێبەری ڕاستەقینە هەر ئەوە و ڕێی هیدایەتی ڕاستەقینەش ئەو شاڕێگەیەیە کە ئەو کردوێتیەوە ئاخر چونکە ئەو هەر لە خۆوە قسە ناکات و هەرچی دەڵێ لە وەحیەوەیە نوری نەمر.